بەدوای سەرکەوتنەوە با هەرچەند بچووکیش بێ. وتمان بۆ پەروەردەکردنی باوەڕبەخۆبوون هەستکردن بە توانایی پێویستە، بەڵام هەرگیز بەس نییە. زەینی تۆ پێویستی بە ئەزموونی کرداری و ڕاستەقینە هەیە. زەینی تۆ ئەیەوێ سەرکەوتنێکی بەڕوونی و تۆخی تیادا جێگیر بکەی تا بتوانی بەردەوام وەک بەڵگە بیهێنیتەوە کە جارێک توانیم کەوابوو جاری دیکەش ئەتوانم. ئەگەر ئامانجی گەورەت هەیە و باوەڕ بە خۆ بوونی تەواوت نییە، خۆی و تواناکانی نییە، ئامانجی بچووک و سەرکەوتنی خێرا و کورتخایەن زۆر باشترە. ئامانجێکی کورتخایەن و کاتی کە گەیشتن پێی لاتان ئاسان دیارە، هەڵبژێرە و بۆ پێگەیشتنی دەستبەکار بە. ئامانج و سەرکەوتنی بچووک هەرچەند بە تەواوی ڕازیت ناکا، بەڵام ڕێگەیەکە بۆ گەیشتن بە ئامانجی گەورەتر و باوەڕبەخۆبوونی زیاتر. تەنانەت ئامانجە گەورەکانت بەسەر چەند ئامانجی بچووکدا بەش بکە و قۆناغ بە قۆناغ هەوڵ بدە بەو ئامانجە بچووکانە بگەیت تا لە کۆتاییدا ئامانجە گەورەکە جێبەجێ دەبێت. ئەمە واتە نەخشەکێشان بۆ ئامانجێکی مەزن. ڕەچاوکردنی وێستگە لە ڕێگەی گەیشتن بە ئامانجدا ئەبێتە هۆی هەستی توانین و ئەزموونی کرداری سەرکەوتنە بچووکەکان. یارمەتیت ئەدەن ڕێگا ببڕیت تا وێستگەی دووەم بەو جۆرە لە کۆتاییدا ئەگەیتە ئامانجەکەت. گەیشتن بە پلەی یەکەمی سەرکەوتن بۆت ئەسەلمێنێ کە ئەتوانی پلەی دواتریش ببڕی و سەرکەوتن لە هەنگاوی دواتردا ئەبێتە هۆی بەرزبوونەوەی باوەڕبەخۆبوونت. ئەگەر ئێستا لە باوەڕبەخۆبوونت ڕازی نیت و ئەتەوێت گەشەی پێ بدەی یان ئەوەی جارێک ئامانجی گەورە دیاری مەکە کە ناتوانی پێی بگەی وەیا ئەوەی ئەو ئامانجە گەورە دابەش بکا بۆ ئامانجی بچووکتر. لێرەدا زۆر گرنگە کە دوای بڕینی هەر قۆناغێک هانی خۆت بدەیت و بە دەنگی بەرز بە خۆت بڵێی توانیم، بۆ نموونە ئەگەر تۆ بەرپرسی فرۆشتنی دوو سەد شامپۆیت باوەڕ بە خۆ بوونی تەواوت تیا نییە نابێ فرۆشی ئەو دوو سەد شامپۆیە ئەویش بە یەک کەس وەک ئامانجی خۆت دیاری بکەی ئەو کارە بێ باوەڕی بە خۆت تیا دروست ئەکات و ئەم هەستی بێ باوەڕیە دوای سەرنەکەوتن دوبارە دەبێتەوە، لەباتی ئەوە تەنیا بڵێ ئامانجم فرۆشی دوو یان سێ دانەیە لەم شامپۆیانە، لەماوەی یەک دوو ڕۆژی داهاتودا تەنانەت بە هاوڕێکانم. سەرکەوتن لەم ئامانجە بچوکەدا وەبیرت دێنێتەوە کە بەیانی ئەتوانی دە دانە و هەفتەی داهاتوو پەنجا دانە بفرۆشی، هەر ئەمڕۆ و هەر ئێستا لەپێناو ئامانجەکانتدا ئامانجێکی بچووک هەڵبژێرە و هەوڵی بۆ بدە. ئەم بەشەش بە کۆتا هات.